ئەم قورئانە کتێبێکە ئایەتەکانی بە پتەوی و ساغی لە لەوح المحفوظدا نووسراون و هەرگیز تێک ناچن و بە تەواوی نێرراون بۆ پێغەمبەر و لە پاشاندا تەفسیل دراون بۆ بیروباوەڕ و کردەوە و دەنگوباس لە لایەن خودایەکی گەورەی خاوەن حیکمەت و شارەزاوە. أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ. داوای تاوانپۆشین لە پەروەردگارتان بکەن و لە گوناهەکانتان پەشیمان ببنەوە و بگەڕێنەوە بۆ لای خودا، ئەگەر وەها بکەن خودا تا ئاکامێکی دیاری خۆشیتان ئەداتێ و هەر کەس زیادە چاکەیەکی هەبێ پاداشتی خۆی وەرەگرێ، خۆ ئەگەر سەرپێچیتان کرد ئەوا من ئەترسم کەوا لە ڕۆژێکی پڕ سامدا سزایەکی سەخت بدرێن. إنه علیم بذات الصدور بەڕاستی کافرەکان سینەیان لە ئاستی حەق وەرەچەرخێنن تا خۆیان لە خودا بشارنەوە و پێغەمبەر و موسڵمانان پێیان نەزانن بێگومان تەنانەت لەو کاتەدا ئەوان ئەچنە ناو نوێن و خۆیان دائەپۆشن خودا ئاگای لەوەیە لە دڵیاندایە و لەوەی بە زمانیاندا دێ امر مبین. خودا ئەو خودایە لە ماوەی شەش ڕۆژدا ئاسمانەکان و زەوی دروست کرد عەڕشی خودایش پێش دروست کردنی ئاسمان و زەوی لەسەر ئاو بوو دروستی کردن تا تاقیتان بکاتەوە کامتان کردەوەتان جوانترە ئەگەر پێیان بڵێیت ئێوە لەپاش مردن زیندوو ئەکرێنەوە کافرەکان ئەڵێن ئەگەر سزاکەیان بۆ ماوەیەکی دیاریکراو دوابخەین، ئەڵێن ئەگەر ڕاستە بۆ دواکەوت، بۆ نەهات، بێگومان ئەو سزایە دێت و لەو ڕۆژەشدا کە بۆیان دێت لێیان لانادرێت و ئەبێ تووشیان بێت، ئەو سزایەی گاڵتەیان پێ ئەکرد بێگومان گەمارۆیان ئەدات و سەرودڵیان ئەگرێت. بۆ تۆ ناشێ تەرکی گەیاندنی هەندێ لەو ئایەتانە بکەیت کە وەحی کراون بۆت و بە دڵی کافرەکان نین. بۆ تۆ ناشێ دڵت تەنگ بێ لەوە کە کافرەکان ئەڵێن، بۆچی خەزنەیەک نانێرێ بۆ محەممەد تا وەک پادشاهان ڕابوێرێ؟ یا لەوە کە ئەڵێن، بۆچی فریشتەیەکی لەگەڵ نەنێرراوە تەسدیقی بکات و یارمەتی بدات؟ نەکەی، کاری وا بۆ تۆ ناشێ. یاخۆ ئەڵێن ئەم قورئانەی بەدەم خوداوە هەڵبەستوە و هی خودا نیە، بڵێ، دە ئەگەر ئازان و ئەتوانن دە سورەتی هەڵبەستراوی وەک سورەتەکانی ئەو بێنن و بۆ ئەم مەبەستەیش بێجگە خودا کێتان ئەوێ بانگی بکەن و داوای یارمەتی لێبکەن ئەگەر ڕاست دەکەن هەڵبەستراوە جا ئەگەر پێیان نەکرا ئەوا زۆر چاک بزانن ئەو قورئانە پیرۆزە بە جۆرێ نازڵ کراوە هەر خودا خۆی ئەیزانێ و زۆر چاک بزانن هیچ پەرستراوێکی ڕاستەقینە نیە خودای تاک و تەنیا نەبێ ئایا ئێوە کە بۆتان دەرکەوت قورئان موعجیزەیە لەسەر ئاینی ئیسلام بەردەوامەبن؟ ئایا کەسێ دەلیلی لای خوداوە هەبێ وەک عەقڵ و تێفکرین بیخاتە سەر ڕێگای ڕاست و شاهیدێکی وەکوو قورئانی هەبێ یارمەتی بدات و لە پێش ئەو شاهیدەیشەوە تەوراتی مووسا کە پێشەوای خەڵکی سەردەمی خۆی بووە یارمەتی قسە و کردەوەی دابێ؟ ئایا ئەم جۆرە کەسە وەک ئەو کەسەیە کە تەنها ژیان و خۆشی دونیای مەبەست بێ و ڕۆژی دوایی بە خەیاڵدا نەیێ؟ ئەوانە واتە پێغەمبەر و پەیڕەوەکانی، باوەڕیان بە قورئان هەیە. ئەوەیش باوەڕی پێ نەکات وەک موشریکەکانی مەککە و دەستە و بەستەکانیان ئاخری دۆزەخ جێگایانە و لەوێ سزا ئەدرێن هەرگیز گومان و دوودڵیت نەبێ لە قورئاندا قورئان حەقە و لای خودای خۆتەوە هاتووە بەڵام زۆرتری خەڵک باوەڕیان نیە چونکە بیر ناکەنەوە و عەقڵیان ناخەنە کار ما كانوا يستطيعون السمع وما كانوا يبصرون ئەوانە لە دونیادا ناتوانن دەست بێننە ڕێگای خودا و مەنعی سزا لە خۆیان بکەن لە ڕۆژی دواییشدا هیچ دۆستێکیان نییە بە دەنگیانەوە بێ و لە تۆڵە ڕزگاریان بکات سزایان لە ڕۆژی قیامەتدا دووقاتە بێ چونکە لە دونیادا تاقەتیان نەبوو گوێ لە حەق بگرن و خۆیان لە ئاستی ئایەتەکانی خودادا کۆرە کرد هل یستویان مثلا افلا تذکرون. ئەم دوو تاقمی موسڵمان و کافرە وەکو دوو کەسن یەکێکیان کۆر و کەڕ بێ و ئەوی تریان بینا و شنەوا بێ ئایا ئەم دوانە وەک یەکن؟ حاشا وکلا دەی بۆ بیر ناکەنەوە؟ ئەگەر خودا دەلیلی پێ دابم لەسەر ڕاستی قسەکەم و ڕەحمەتی خۆی پێ بەخشیبم کە پێغەمبەریە کەچی ئەو بەهرەیە لە ئێوە شاراوە بێ و خودا هیدایەتتان نەدا ئایا من ئەتوانم بە زۆر هیدایەتتان بدەم کە خۆتان پێتان ناخۆش بێ و بیر نەکەنەوە؟ ويا قوم لا أسألكم عليه مالا ئەی قەومەکەم، من بەرامبەر بە ئامۆژگاری کردنتان هیچتان لێ داوا ناکەم، پاداشتی من لەسەر خودایە، من هەرگیز ئەوانە لە خۆم دوور ناخەمەوە کە ئیمانیان هەیە، ئەوانە لە ڕۆژی قیامەتدا بە خودای خۆیان ئەگەن و، هەر کەس لەم دونیا دەریان بکا لەو دونیا یەخەی ئەگرن و شکاتی لێ ئەکەن، بەڵام من وا ئەزانم ئێوە قەومێکی نەفامن. هو ربکم و الیه ترجعون. ئەگەر بمەوێ ئامۆژگاریتان بکەم مادام خودا مەیلی لەسەر ئەوە بێ گومڕاتان بکات ئامۆژگاری من سوودتان پێ ناگەیەنێ هەر خودا پەروەردگارتانە و بۆ لای ئەو ئەگەڕێنەوە. دەست بکە بە دروستکردنی کەشتیەکە لە ژێر چاودێری ئێمەدا و بە جۆرێک کە وەحیت بۆ ئەکەین ئیتر لە بارەی عەفو و بەخشینی ئەو تاوانبارانەوە هیچ قسەم لەگەڵ مەکە ئەوانە غەرق کراون واتە لە عیلمی خودادا ڕابردووە کە غەرقەبن. ويصنع الفلك وكلما مر عليه ملأ من قومه سخروا منه قال إن تسخروا منا فإنا نسخر منكم كما تسخرون نوح دەستی کرد بە دروستکردنی کەشتیەکە و هەر جارێک کە کۆمەڵێ لە قەومەکەی بەلایدا تێپەڕیان ئەکرد گاڵتەیان پێ ئەکرد نوحیش پێی ئەوتن ئەگەر ئێوە گاڵتە بە ئێمە ئەکەن ئێمەیش گاڵتە بە ئێوە ئەکەین وەک گاڵتەکردنەکەی ئێوە وەحیمان بۆ نوح کرد کە لە هەموو نێر و مێیەک دوو جووت هەڵبگرە لەگەڵ خێزانەکەتدا، ئەو کەسە نەبێ کە پێشتر لە عیلمی خودادا بڕیار دراوە بفەوتێ، هەروەها پێمان وت خاوەن ئیمانەکان لەگەڵ خۆی هەڵبگرێ، کە ژمارەیەکی کەمیش نەبێ کەس ئیمانی نەهێنابوو. وقال ارکبوا فیها بسم اللە مجریها ومرساها. ان ربی لغفور رحیم. نوح وتی، دە سواری کەشتییەکە بن و چ لە ڕۆشتنیدا و چ لە ڕاوەستانیدا ناوی خودای لێ بێنن، بێگومان خودای من گوناهبەخش و میهرەبانە. وحال بینهما الموج فکان من المغرقین. کوڕەکەی وتی، من سەر ئەکەومە سەر کێوێک بمپارێزێ لە ئاو و تۆفان. نوح وتی، ئەمڕۆ کەس لە قەهری خودا ڕزگار نابێ کەسێ نەبێ خودا ڕەحمی پێ بکا. ئیتر شەپۆل کەوتە بەینیانەوە و لە زومرەی خنکاوەکاندا خنکا. ئەی زەوی، ئاوی خۆت قووت بدەرەوە. بە ئاسمانیش وترا، ئەی ئاسمان واز بێنە و دەستبەردار ببە لە ڕژاندنی ئاو بەسەر زەویدا. هەروەها کەشتییەکەیش لەسەر کێوی جوودی گیرسایەوە و ئەنجا جاڕدرا کە دووری لە ڕەحمەتی خودا بۆ قەومی ستەمکارە. ونادى نوح ربه فقال رب إن ابني من أهلي وإن وعدك الحق الحق وانت احکم الحاکمین نوح بانگی لە خودای خۆی کرد و وتی، خودایە! کوڕەکەم یەکێکە لە خێزانەکەم و وەعدەی تۆیش بە ڕزگارکردنی ئەهلی من وەعدەیەکی ڕاستە و تۆ لە هەموو فەرمانڕەوایە دادپەروەرتری. نە قەومەکەت، کەواتە لەژێر ئەرکی پێغەمبەرایەتی و ئامۆژگاری کردندا وەک نوح خۆگربە، ئەنجامی سەرکەوتنی دنیا و سەرفرازی قیامەت بۆ ئەوانەیە شەریک بۆ خوا بڕیار نادەن و خۆیان لە گوناه ئەپارێزن. وإلی عاد أخاهم هودا. داوای تاوانپۆشی لە خودای خۆتان بکەن و بە دڵ بگەڕێنەوە بۆ لای و واز لە گوناه بێنن ئەگەر وابن خودا ئاسمانەخاتە کار بۆتان کە خێری زۆر بڕژێنێ بەسەرتاندا و زیاد لەم هێزەی هەتانە هێزی ترتان ئەداتێ پشت لە خودا هەڵمەکەن بە تاوانباری فاشهدوا انی بریء مما تشرکون. ئێمە هەر ئەوەندە ئەڵێین کە هەندێ لە خوداکانمان لێت عاجز بوون و دەستیان لێ وەشاندوویت و شێت بووی، ئەویش وتی، بەڕاستی من خودا ئەگرم بە شاهید و ئێوەیش شاهید بن کە من بەری و بێ بەشم لەو شەریکانەی ئێوە بۆ خوداتان داناون. جا ئەگەر ئێوە پشت هەڵکەن و بە گوێم نەکەن ئەوا من ئەو ڕاسپێرییەی پێم وتراوە پێتانی بگەیەنم پێم گەیاندن ئیتر گوناه لە منەوە نییە خودا توانایە و ئێوە لە ناوە بات و قەومێکی تر لە شوێنتان دائەنێ ئێوە بەم پشت هەڵکردنە ناتوانن هیچ زیانی لە خودا بدەن ألا بعدا لعاد قوم هود. لەم دونیایەدا و لە ڕۆژی قیامەتدا لەعنەت بە دوایانەوەیە و بە دەما ئەیانخاتە ناو سزاوە بەڕاستی قەومی عاد ئینکاری نیعمەتەکانی خودای خۆیان کرد و ئیمانیان پێ نەهێنا دووری لە ڕەحمەتی خودا و لەناوچوون بۆ عادی قەومی هود بێ پێی وتن ئەی قەومینا خودا بپەرستن خودای ڕاستەقینەتان نیە ئەو نەبێ ئەو لە خاک دروستی کردوون و عومر و زیندەگی پێداون تیایدا تکای گوناه بەخشین هەر لەو بکەن و بۆ لای ئەو بگەڕێنەوە و لە گوناهەکانتان پەشیمان بنەوە بەڕاستی خودای پەروەردگاری من لە بەندەکانی خۆیەوە نزیکە و نیزایان قبوڵ ئەکات ساڵح وتی، قەومی نا، من کە خودا بەرچاوی ڕوون کردوومەتەوە و ڕەحمەتێکی وەک پێغەمبەرایەتی پێ داوم، ئەگەر بێت و بێ گوێیی بکەم کێ یارمەتی مەدا و لە سزای خودا دوور مەخاتەوە، ئێوە بێجگە لە زیان و ماڵوێرانی هیچی ترم بۆ ناکەن و قازانجێکم پێ ناگەیەنن. قال سلام فما لبث أن جاء بعجل حنیذ بەڕاستی فریشتە فروستادەکانی ئێمە بە مژدەوە سەریان لە ئیبڕاهیم دا و سڵاویان لێ کرد و ئەویش بە گەرمی وەڵامی دانەوە و ئەوەندەی پێ نەچوو گۆرەکەیەکی برژاوی لە بەردەمیانا دانا بیخۆن وإنهم آتیهم عذاب غیر مردود. جا وەحیمان کرد بۆ ئیبڕاهیم و پێمان وت، ئەی ئیبڕاهیم واز بێنە لە تکاکردن بۆ قەومی لوط، چونکە فەرمانی خودا هاتووە بۆ سزادانیان و ئەوانە سزایەکی وەهایان دێتە سەر کە هەرگیز ناگەڕێتەوە. کە فروستادەکانمان هاتن بۆ لای لوط بە هاتنەکەیان دڵ گران بوو سنگی تەنگ و دنیای لێ هاتە یەک چونکە فروستادەکان لە شێوەی چەند غولامێکدا هاتن ئەویش لەوە ئەترسا قەومەکەی بێن و نیازی خراپیان ببێ دەربارەی میوانەکانی و ئابڕوی بەرن و وتی بەڕاستی ئەم ڕۆژە ڕۆژێکی سەختە بۆ من. ئێمە فروستادەی خودای تۆین، هەرگیز ئەم کافرانە ناگەنە تۆ و دەستیان بەسەر میوانی تۆدا ناڕوات، دە تۆ بەشە و ئەهل و خێزانەکەت هەڵگرە و بیانبەرە دەرەوە و با کەس لانەکاتەوە بۆ دواوە نەبادا توش ببێ ئیلا ژنەکەت نەبێ ئەو لەگەڵ خۆتان مەبە بەڕاستی ئەو سزایی توشی قەومەکە ئەبێ توشی ئەویش ئەبێ بەڕاستی وادەی هاتنی سزاکە سبەینێیە. کە فەرمانمان هات بۆ سزادانیان، شوێنەکەمان سەرەوژێر کرد و کاولمان کرد بە یەکا و بەردەبارانمان کردن بە بەردێ لە جۆری قوڕی بە بەرد بوو کە بە تایبەتی یەک لە دوای یەک ڕیز کرابوون بۆ سزادانیان. مسومة عند ربک وما هی من الظالمین ببعید. بەردەکە لەلایەن خوداوە نیشانە کرا و دیاری بوو، بێگومان سزا و کاولکردن و بەردەبارانی وەها لە ستەمکارانەوە دوور نییە، ئەوان خۆیان ستەمیان لە خۆیان کرد و کافر و بەدکردار بوون و شایانی ئەو سزایە بوون. وإلى مدين أخاهم شعيبا تەنها خودای پەروەردگار بپەرستن، ئێوە بێجگە ئەو خودایەکی ڕاستەقینەتان نییە، لە کاتی مامەڵەدا لە پێوانە و کێشانەدا حەقی خەڵکی کەم مەکەنەوە و بە عادلانە پێوانە و کێشانە بکەن، من ئێوە ئەبینم خاوەن دارایین و لە خۆشیدا ئەژین و لە ناز و نیعمەتی خودادان و پێویستیتان بەوە نییە غەش لە خەڵک بکەن. وما انا علیکم بحفیظ. ئەوەی خودا بۆتانی بهێڵێتەوە لە دارایی دونیا یا ئەوەی بۆ دواڕۆژتان بمێنێتەوە لە کردەوەی باش بۆ ئێوە زۆر باشترە لە ماڵ و سامانی حەرام ئەگەر خاوەن ئیمان بن و منیش نیگابان و پارێزگاری ئێوە نیم ئەگەر من لای خوداوە زانیاری و پێغەمبەرایەتیم پێ درابێ و ڕزق و ڕۆزی جوان و حەڵاڵی پێ بەخشیبم هێشتا هەر بێ گوێیی بکەم؟ ئەوەی پێتان ئەڵێم مەیکەن خۆیشم نایکەم. من بەم ئەمر بە چاکە و نەهی لە خراپەیا هیچم مەبەست نییە ئەوە نەبێ بە قەدەر توانم چاکە لەگەڵ ئێوە بکەم و بتانخەمە سەر ڕێی ڕاست و لە سزا دوورتان بخەمەوە. من کەس تەوفیقم نادا خودا نەبێ تەنها پشت بەو ئەبەستم و بۆ لای ئەو ئەگەڕێمەوە. وارتقبوا إنی معکم رقیب. ئەی قەومەکەم ئێوە چی ئەکەن بیکەن بە پێی تاقەت و توانی خۆتان و منیش کاری خۆم ئەکەم لەمە و پاش چاک تێ ئەگەن و بۆتان دەر ئەکەوێ کێ سزایەکی وەهای بۆ دێت سەرشۆڕی بکات و کێ درۆزنە چاوەڕوان بن منیش لەگەڵ ئێوە چاوەڕوانم. منها قائم وحصید. ئەمە لە بەسەرهات و دەنگ و باسی دێهاتەکان بوو بۆمان گێڕایتەوە لەو دێهاتانە هیوایان هەیە ماوە و بە پێوەیە و هیوایشیان هەیە وەک دەغڵودانی دروێنەکراو هەر شوێنەواری ماوە وما زادوهم غیر تتبیب. ئێمە ستەممان لەوان نەکرد، ئەوان خۆیان ستەمیان لە خۆیان کرد، لە کاتێکدا کە فەرمانی سزادانیان هات، ئەو خودایانەی بانگیان ئەکردن بێجگە خودا، سوودی هیچیان نەبوو بۆیان و فریایان نەکەوتن و هیچیان بۆ زیاد نەکردن لە ناوچوون و ماڵوێرانی نەبێ. بێگومان لە فەوتان و سزادانی نەتەوە پێشوەکاندا پەند و عیبرەت هەیە بۆ کەسێ لە سزای ڕۆژی دوایی بترسێ. ڕۆژی قیامەت ڕۆژێکی سامناکە، هەموو بنیادەمێکی تێدا کۆئەکرێتەوە و ڕۆژێکە هەموو ئەهلی ئاسمان و زەوی تێیدا ئەبینرێن. وما نؤخره إلا لأجل معدود وَإِنَّا لَمُوَفُّوهُمْ نَصِیبَهُمْ غَیْرَ مَنقُوصٍ کە مادام ئەم هەمۆ دەنگ و باس و بەسەرهاتی خەڵکی لەوەو پێشت زانی ئیتر گومانت نەبێ لە بەدی و هیچ و پوچی ئەو شتانەی کافرەکان ئەیان پەرستن عیبادەتی ئەم کافرانە تەنها وەکو عیبادەتی باوباپیرانیانە لەمەو پێش جا قەومەکەی دەربارەی ئەو کیتابە ئیختیلاف کەوتە بەینیان هەندێکیان ئەیان وت لای خوداوە هاتووە و ئیمانیان پێ هێنا هەندێکیشیان ئەیان وت قسەی موسا خۆیەتی و هی خودا نیە و باوەڕیان پێ نەکرد کەواتە تۆ گوێ مەدەرە ئیختیلافی قەومەکەت دەربارەی قورئان ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە خودا زوو بڕیاری داوە تۆڵە و پاداش دوا بخرێ بۆ ڕۆژی خۆی گورج حوکمە کرا لە بەینیانا و انه بما تعملون بصیر تۆ بەردەوام بە لەسەر ئەو یاسا و ڕێوشوێنەی فەرمانت پێدراوە لەگەڵ ئەوانەی گەڕاونەتەوە بۆ لای خودا لەگەڵت طغیان مەکەن و لە سنووری دەستووری خودا لامەدەن بەڕاستی ئێوە هەرچی ئەکەن خودا ئەیبینێ و لێی ناشاررێتەوە هیچ جۆرە مەیلێ مەکەن لەگەڵ ئەو کافرانە کە ستەم لە خۆیشیان و لە خەڵکیش ئەکەن و لە فەرمانی خودا لائەدەن، ئەگینا ئاگری دۆزەخ لێتان ئەکەوێ و ئێوەیش ئەگرێتەوە و لەو کاتەیشدا بێجگە خودا دۆستتان نابێ لە سزا ڕزگارتان بکات و پاشانیش یارمەتی نادرێن. نوێژەکانت ڕاگرە و جێبەجێیان بکە لە دوو لای ڕۆژدا، واتە، کاتی بەیان کە نوێژی سبەینانە و پاش زەوال کە نوێژی نیوەڕۆ و عەسرە، هەروەها لە چەند کاتێکدا کە نزیکی ڕۆژن وەک نوێژی مەغریب و عیشا، بەڕاستی کردەوە چاکەکان چ نوێژ و چ غەیری نوێژ گوناهە بچووکەکان لائەبەن. ئەگەر خودای تۆ مەیلی ببوایە بەرەی بنیادەمی هەموو ئەکردە یەک ئوممەت و هەموو موسڵمان ئەبوون ئەم بەرەی بنیادەمە بەردەوام ناجۆر و لەیەک جیان هەندێکیان ئیماندار و هەندێکیان بی ئیمانن. الا من رحم ربک. هەر خودایە پەنا مەکیەکانی ئاسمانەکان و زەوی ئەزانێ و هەموو شتێ بۆ لای ئەو ئەگەڕێتەوە و سەرنجامی لای ئەوە هەر ئەو بپەرستە پشت هەر بەو ببەستە خودا بێ ئاگا و بێ خەبەر نیە لە هەر کارێ کە ئەیکەن و پاداشی هەمووتان لە کاتی خۆیدا پێگات. ئەبو سەعیدی خودری دەڵێ، ئوسەیدی کوڕی حوزەیر ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ شەوێک لە باخەکەیدا خەریکی قورئان خوێندنەوە بوو، ئەسپەکەی کەوتە سمکۆڵان، دیسان دەستی کردەوە بە خوێندنەوەی، ئەسپەکەش دەستی کردەوە بە سمکۆڵان، ئوسەید دەڵێ، ترسام لەوەی کە یەحیا بشێلێت، منیش هەستام بە لایەوە، کاتێ تەماشا دەکەم شتێک وەک پەڵەهەور بەسەر سەرمەوەیە، شتێکی لەناودایە وەک چراخان. هەڵکشا بە ئاسماندا هەتا لەبەر چاوم ون بوو دەڵێ بەیانی زوو چوومە خزمەت پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ و پێم وت ئەی پێغەمبەری خودا لە کاتێکدا من ئەمشەو لە نیوە شەودا لە باخەکەمدا قورئانم دەخوێند ئەسپەکەم کەوتە سمکۆڵان پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی بخوێنە کوڕی حوزەیر دەڵێ، دەستم کردەوە بە خوێندنەوە، جارێکی تر کەوتەوە سم کۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، خوێندمەوە. جارێکی تر کەوتەوە سم کۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، منیش دەستم هەڵگرت، یەحیا لێیەوە نزیک بوو، ترسام بیشێلێت. شتێکم بینی وەک پەڵەهەور شتێکی وەک چراخانی تێدابوو بە ئاسمانا هەڵکشا هەتا لەبەر چاوم ون بوو پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی ئەوە فریشتە بوون گوێیان لێ گرتبوویت ئەگەر بەردەوام بوویتایە بۆ بەیانی خەڵکی ئەو فریشتانەیان دەبینی و لێیان نەدەشارایەوە.